چاپکراوێکی بە نرخی نێو کتێبخانەی کوردیە کتێبێکی واڵایە سەبارەت بە خودی نووسەر و بیرەوەریەکانی و خۆشەویستی وڵات و گەلێشتی تر. داخستانی من پڕاوپڕی پەند و دەی نەستەق و حکایەتی خۆش و بەسەرهاتی خەمناک و بیر و باوەڕی بەرزە دەربارەی مانای ژیان بە کورتی بڵین ئەم کتێبە پڕێتی لە شیلەی مهرەبانی و مرۆڤایەتی. ئەڵلقەی نۆیەم. نیوەشەو لە خەو ڕادەبووم و لە پەنجەرەوە تەماشای دەرەوە دەکەم. هەر دەشتە و لێک دەکشێتەوە. شەمەندەفەر لرمەی دێ و با لە تەنیشت فارگۆنەکانەوە ورشەی دێ. جاری دووەم لە خەو ڕادەبووم و لە پەنجەرەوە تەماشای دەرێ دەکەم. دەشتە. ئینجا لە کۆتاییدا بۆ جاری سێیەم دەریا دەردەکەوێ. کەوابوو ئێستا ئەمەیە داغستانی من. سوپاست دەکەم دەریای شین. پانتایی ئاوی بێ پەی و سنوور تۆ یەکەم کەسی کە مزگێنی گەیشتنە ماڵەوەم پێ دەدەی. باوکم دەیگوت، ئەوەی دەریای هەبێ هەرگیز بێ میوان نابێ. ئەبوو تالیب لێی وەردەگرتەوە، ئەوەی دەریای هەبێ ژیانێکی بێ گرفت و بە پیت و بەخشندەی دەبێ. ڕەنگە چیا زۆر لە دەریا جوانتر بن، بەڵام مە ئەوانیشمان هەن. ئەو دوو پیرەمێردە، ئەبو تالیب و باوکم، کە تووشی یەکتر دەبوون، زۆر جار بەبێ ئەوەی ورتەیان لە دەم بێتە دەرێ، وەردەسوڕانەوە و بەرەو دەریا دەچوون. دەچوونە سەر گردێک، ئەو هەموو کەشتییانەیان لێ دیار بوو کە دەهاتنە بەندەرەوە، بۆنی خوێ و ماسییان بۆ دەهات. چەند ساتێک بە کپی دادەنیشتن، ماوەی قسەکردنیان دەدایە دەریا. با دەریا بدوێ. بەڵام تۆ وس بە. نەخەم دەربڕە و نەخۆشی، دانتی مەزن شەو هەستی ڕادەگرت کە دەریا لەبەر پێیەوە کەفی دەکرد، ڕووبار پڕ خەڵک بێ یان چۆڵ لێگەڕێ با دەریا گۆرانی بڵێ، زایەڵەی شەپۆلەکان، دووبارە مەکەوە. پووشکین، ئەو پیاوە مەزنەی کە زێڕی لە دەم دەباری کە دەریا گۆرانی دەگوت، ئەو بێدەنگ دەبوو. باوکم دەیگوت، گوێ لە دەریا بگرە، فێر بە تێبگە چ دەڵێ، دەریا زۆری دیوە و زۆریش دەزانێ یەکجار زۆر. ئەی دەریا! پێم بڵێ بۆ سوێری؟ ئاخر شەپۆلەکانم پڕ فرمێسکی مرۆڤن. ئەی دەریا! پێم بڵێ بۆ ڕەنگاو ڕەنگی؟ ئاخر ناخەوم پڕ مەرجانە. ئەی دەریا دە پێم بڵێ تۆ، تۆ بۆ پەشۆکاوی؟ زۆر بوێر و ئازا لە ناو شەپۆلەکانم فەوتاون، هەندێ وایان دەزانی سوێر نیم و هەندێکیش خۆیان تێدا نوقم کردم و مەرجانیان دەویست. دوو چیایی سەر و ڕیش ماش و برنج، دوو شاعیر وەکوو دوو پیرەهەڵۆ لەسەر گردێک دادەنیشن، بە بێدەنگی دادەنیشن و هەست و خوست، لە خۆیان دەبڕن و گوێ لە دەریا دەگرن. دەریا دەگرمێنێ، بیری ژیانێکی وەکوو خۆی دێنێ و هەرچی جۆرە هەوایەکی بێ بەسەر دەریادا تێدەپەڕێ و لەم کەنارەوە دەچێتە سەر ئەو کەنار، بەڵام بە پێچەوانەی دەریاوە ژیان بەندەری ئاسوودەی نییە، شۆستەی نییە تیایدا بگیرسێیتەوە. حەز بکەی و حەز نەکەی دەبێ بکەویە ناویەوە، تەنیا یەک بەندەر هەیە، یەک شۆستە هەیە ئەویش. قەزوین دەگرمێنێ و دەنەڕێنێ، دەریای خفالین دەنەڕێنێ، ڕووبارەکان تێی دەکەنەوە. لە لایەکەوە ڤۆڵگا و ئۆراڵ، لە لاکەی ترەوە کوار و تەرەکسولاک هەموو تێکەڵ دەبن و ئێستا پیاو نایانناسێتەوە، ئەوانیش دەریا دوابەندەریانە، لەگەڵ ئەمەشا ئاوەکەیان لەناو ناچێ و نامرێ. هەر دەڕوا و بە شەپۆلی شین بەرز دەبێتەوە و لە هەموو لایەکی دونیاوە کەشتیی گەورە سواریان ئەبێ. چیایینە ڕۆڵەکانی داغان ئەرێ چارەنووسی ئێوەش وەکو هی ڕووبارەکان وا نییە ئێوەش یەکتان گرتووە و لە ناو یەک دەریای گەورەی برایەتیدا تواونەتەوە قەزوین دەگرمێنێ و دەنەڕێنێ دوو پیرەمێردی سەروڕیش ماش و برنج بە کپی وەستابوون منیش لەگەڵیاندا بووم. هێشتا گەنج بووم، بەڵام پاشان کە بەرەو ماڵ بووینەوە ئەبو تالیب ڕووی کردە باوکم. کوڕەکەت وا گەورە دەبێ. ئەمڕۆ هەستی بە سۆزێکی گەورە کردووە. باوکم وەڵامی دایەوە، کەس ناتوانێ لەو شوێنەدا بچووک بێ کە ئێمەی لێ وەستابووین. ئێستا کە دەچمە کەناری دەریا، هەمیشە وا هەست دەکەم لە تەنیشت. باوکم ڕاوەستاوم. دەڵێن ساڵ بە ساڵ قەزوین تەنکاوتر دەبێ. ئەو شوێنەی جاران شەپۆلی لێ دەشکایەوە دەبێتە شار و خانووی تێدا قیت دەکرێتەوە. لەوانەیە ڕاست بێ، بەڵام قەت بڕوا ناکەم دەریایەک لە کورتی بدا. دەریا بێ ڕەنگە، تەنکتر بێ، بەڵام بچووکتر نابێ. من هەمیشە بە خەڵک دەڵێم قەت بچووک مەبن با ژمارەشتان کەم بێ. دنیا سەری ڕادەهژێنێ شاعیر غەمبارە و نووسەر پەست چونکە قەزوێن بە ڕۆژ دەکشێتەوە و تەنک دەبێ و بزانم ئەمە وڕێنەیە ئاخر پیرە قەزوین چۆن کەم دەکە کەمبوونی هەندێک کەس لەوەش ناخۆشتر و سەختترە مەحەچیش باسی دەریایی کردووە مەحەج یەکەم قۆمیسەری شۆڕژگەڕانە بوو لە داغستان ئێستا پێتەختی کۆمارەکەمان ناوی ئەوی لێە پێشان ناوی پۆرت پترۆفسک بوو. لە شەڕی نیشتیمانیدا مەحەج کردی بە قەڵایەکی پۆڵایین. مەحەج لەبارەی دەریاوە گوتوویە، دوژمنمان هەر چەندە زۆر بێ، فڕێیان دەدەینە ناو دەریا. دەریا قووڵە و لە بنەوە جێگەی هەموویان دەبێتەوە. کاتێ چیاییەکانمان لە تەنیشت مزگەفت یان لە ژێر پیرە درەختێکدا کۆ دەبنەوە باسی ئەم و ئەو دەکەن، ئێمە بەم کۆبوونەوەیە دەڵێین گۆدەکان. جارێکیان لە گۆدەکاندا پرسیار کرا، خۆشترین دەنگت لەبەر گوێدا کامەیە؟ زەلامەکان بیریان کردەوە و یەک یەک وەڵامیان دایەوە، زرنگەی زیو، حیلەی کەحێل، چرتەی سمی ئەسپ لەسەر بەردی دۆڵ، دەنگی دولبەر، پێکەنینی منداڵ، لای لایەی دایک، خوڕەی ئاو. بەڵام چیاییەک گوتی، دەنگی دەریا، چونکە دەریا ئەو هەموو دەنگانەی تێدایە کە ئێوە گوتتان. جارێکی دی پرسییان. جوانترین ڕەنگ کامەیە کە بکەوێتە بەر دڵەوە؟ دیسان بیریان کردەوە وەڵامیان دایەوە، ئاسمانی ساف، ترۆپکی بەفرینی شاخ، چاوی دایک، پرچی کوڕ، دار خۆخ لە گوڵ دەرکردندا بێ، دار چناری پاییزان، ئاوی کانی. بەڵام چیاییەک گوتی، ڕەنگی دەریا، چونکە دەریا ئەو هەموو ڕەنگانەی تێدایە کە ئێوە گوتتان. لە گۆدەکاندا ئەگەر یەکێ پرسیا لەبارەی دیمەنێک، یا تامی خواردنەوەیەک یا هەر شتێکی تر بکات هەمیشە وەڵامەکەی دەریایە ئەفسانەی جوان لەبارەی دەریاوە هەن گەنجەکە و کچە پاشای بەحری یا باڵندەی لازوەردی کە دەنووکی لە هەر کوێ بدایە کانی لێ دەردەبوو بێگومان لە گۆدەکاندا هەر کەسە بە ئەسپی خۆی هەڵدەڵێ پیشواناکەم کە گۆرانی بە دەریای قەزوینەوە هەڵدەڵێم جاروبار هەندێک کەس پێم دەڵێن بەڕاست قەزوین هەر دەریا نییە گۆلێکی گەورەیە و هیچی تر دەریای ڕەش دەریای ڕاستەقینەیە ئا ڕاستە ڕاستە قەزوین بەقە دەریای ڕەش یا ئەدریاتیک یا دەریای ئایۆنی گەورە و فراوان نییە بەڵام خەڵکی بۆ حەسانەوە و مەلە و ڕابواردن دەچنە سەر ئەوان کەچی وەک دەستورێک تەنیا بۆ ئیش دەچنە سەر قەزوین قەزوین دەریای ماسیگرانە هی نەفتەوانانە هی کەسێکە کە ئیشی سەخت بکە بۆیە خۆی لەوان بەهێزترە چار چییە؟ هەر گایەک شێوازی خۆی هەیە، هەر پیاوێک کەسێتی خۆی هەیە و هەر دەریایەک ڕووی خۆی شێوازی خۆی هەیە. بێجگە لەمەش ئەدی، چیاکانی داغستان شێوەیان لە چیاکانی جۆرجیا و ئەبخازیا و هەر یەکی تر جودا نییە؟ هەر چۆنێک بێ، دەبێ پێ لێ بنێم کە بەلای منەوە هەموو دەریاکان لە یەک دەگەن. کە دەچمە ناو دەریای ڕەش دەریای قەزوینم دێتەوەیە، کە لە ناو دەریای قەزوینیش بم هەمیشە ئۆقیانوسم دێتەوە بیر، دەریاکەمان بە هیچ جۆرێ هیچی لەوانی دی کەمتر نییە، کە خەڵکی لێرە دەڕۆن بۆ یادیگار پارە دەقنجێنن بەو مرازەی کە جارێکی دی بێنەوە، هەروەکو لەگەڵ هی دیش وایان کردووە، باوکم دەیگوت ئەگەر یەکێک هیچ جوانی لە دەریادا نەبینێ دیارە خۆی جوانی تێدا نییە، جارێکیان یەکێک بە ئەبوتالیبی گوت، دەریا ئەمڕۆ دەنگی زۆر خۆش نییە. ئەبو تالیب گوتی، بە گوێی من هەستی لێ ڕاگرە. کەوابوو، بە چاوی داغستان سەیری قەزوین بکەن و دەبینن جوانە. کوشتارە مەردانە بێ هاوتاکەی کاپتن محەمەد حاجیف غەواسی گوندی، گونیبی داغستانی لە هەموو دەریاوانێک دیارە. لە دەریای بەڵتیک و دەریای باکوور و دەریای بارینس جەنگی توربیدەکانی گەلێک کەشتی نازیان ڕەوانەی گۆڕی سارد کرد. غەواسەکەی ئەو یەکەم شت بوو کە کەشتیگەلی نازیانی خستە ژێر دەستی خۆیەوە، دەستووری تەنیا پاش نقومکردنی کەشتییەکی دوژمن سمێڵی بە دەدا. جارێکیان محەمەد حاجیڤم دی. لە بوینەکدا لە کۆلیجی، ئەبا شیلۆڤ، ی ڕاهێنانی مامۆستایان دەمخوێند و محەمەد حاجیڤ لە سەر ڕۆیشتن بوو کە داوامان کرد قسەمان بۆ بکا. یەکێک پرسی، تۆ لە ناو بەردان گەورە بووی، چۆن بووی بە کەشتیوان؟ گوتی، کە منداڵ بووم لە سەر ترۆپکی شاخێکەوە قەزوێنم بینی. بانگی کردم. منیش چووم نەم توانیی گوێ بە بانگەکەی نەدەم. محەمەد حاجیفی چیایی قارەمانی یەکێتی سۆڤیەت لە دەریای بارینتسدا فەوتا. کۆتەڵەکەی لە مەحەچقەڵادا بەرامبەر ئەو کارگەیەی بە ناوی ئەوەوە کراوە دەڕوانێتە دەریای قەزوین لە شاری، سیڤرۆ مسکدا قوتابخانەیەکی بەناوە کراوە ئەوەی ئازابێ ئەو دەچێتە ناو دەریا بەڵام هەمویان ناگەڕێنەوە هەر بۆیەشە چیاییەکان یەکەم گوڵی بەهار دەهاوێژنە ناو دەریا ڕێز و حرمەتە بۆ هەموو مردووەکانی زۆر جار گوڵی منیش لەسەر شەپۆلاندا ڕۆیشت بوو لەو شوێنەی کە حاجیف و کەشتیڕانەکەی لە دەریای بەل سدا خۆتان هەموو جارێ کەشتیەکان لە شەرافەتی ئەوە کەمێک دەوەستن ڕەوش دوایە لە دەریای وینیشدا بۆ ماوەی سێ دەقیقە لە یادی شەهیدەکانیاندا بە بێدەنگی دەوەستن شاری محاج قەڵامان وەکو کەشتی کەنار وەستاوە لە مارین پارکەوە پوکین دەڕوانێتە دەریا. لە نزیک ئەویشەوە سلێمان ستالسکی ڕاست بۆتەوە، باوکیشم لە ڕاستە شەقامەوە بەسەر قەزویندا دەڕوانی. دەڵێن ئەو شوێنەی ئێستا دەریای لێ هەڵدەچێ، کاتی خۆی بیابانی ڕووت و سامناک بووە. چاوی بە شاخان کەوتووە و لە خەنی خۆشییان شینایی خۆی بە بەرد پێ وەرکردوون. دەڵێن وەختی خۆی چیاکان عەزیا بوون و هەمیشە لەگەڵ یەکدی بە شەڕ دەهاتن، کە چاویان بە دەریا کەوت لە سەرسامیان یان لێ بڕا و بوونە بەرد، دایکم لای لایەی بۆ دەگوتەوە ڕۆڵە گەورە بی و بەژنت بە بەژنی چیا بێ ڕۆڵە. گەورە بی و وەک دەریا فراوان بی. کچیش بە شۆڕەسواری خۆی هەڵدەگووت، دیارە لە شاخی سەرکەش لە دایک بووی، بە مەردی تەپڵت داگرت و هەر تەماشایشت نەکردین، دەعیەت گەورە بوو ها! شۆڕەسواری گەنجیش بە نازداری چیایی خۆی هەڵدەگووت، خۆ لە بنی دریاوە بۆمان نەهاتووی، جوانی وام پێشتر نەدیوە. ئەم قسەیەم لە کۆبوونەوەیەکا بیست ئەوە چییە؟ قسە نەما هەر باسی دەریا و چیا چیا و دەریا بکەین چیا و دەریای دیمان هەیە باسییان بکەین دەریایەک باخی لیزجی و دەریایەک مێگەڵ و چیاییەک خوریمان هەیە ڕاستە دەڵێن خۆت هەر سێ گۆرانی مەڵێ یەکێ بۆ ئێمە لێگەڕێ خۆت هەر سێ گۆرانی مەڵێ باسی ئەو دوو بەشە سەرەکییەم کرد کە داغستان پێک دێنن، بەشی سێیەم ئەوەی تر هەمووە، چما ئەویش هێندە کەمە؟ رێگە و روبارە، درەخت و گیایە، سەراپای تەمەنم بەشی ئەوە ناکا باسیان بکەم. گۆرانییش هەمان شتە. تەنیا سێ گۆرانی لە دنیادا هەیە، یەکەم گۆرانی دایکە، دووەم گۆرانی دایکە و سێیەمیش ئەوەی دی هەمووە. کە چیایی داوەتت بکەن بچیتە میواندارییان دەڵێن، وەرە کنمان، چیاکانمان، دەریاکانمان، دڵەکانمان هی خۆتن، وڵاتمان وڵاتتە، ماڵمان ماڵە، ئەسپمان ئەسپی ڕاستەقینەیە و پیاومان پیاوە، سێیەمیان لەنێودا نییە، هەرگیز سێیەمیان لەنێودا